ثم الذین کفروا بربهم یعدلون هەرچی سوپاسە شایەنی ئەو خودا بەدەسەڵاتەیە کە ئاسمانەکان و زەوی دروستکردوون و تاریکی و ڕووناکی داهێناوە پاش ئەم هەموو نیشانە گەورانە کە دەلالەت لە گەورەیی خودا ئەکەن کافرەکان لە ڕاستی لا ئەدەن و بە نیعمەتەکانی قایل نابن و بتە دەستکردەکانی خۆیان ئەکەنە هاوشانی خودا و ئەیانپەرستن کاتێکی دیاریشی لای خۆی داناوە بۆ زیندووکردنەوە و بۆ بەرپاکردنی ڕۆژی قیامەت، کەچی ئێوە پاش ئەم هەمووە دروستکردن و داهێنانە گومانەکەن لە ڕاستی دەسەڵاتی خودا لە زیندووکردنەوەی مردووان لە ڕۆژی قیامەتدا، ئەوەی بتوانێ لە نەبوونەوە شت دروست بکات پاش فەوتانی شتەکەش ئەتوانێ دروستی بکاتەوە و سەرلەنوێ گیانی بکاتەوە بەبەردا. کە جێ و ڕێ و هێز و دەسەڵاتی وەهامان دابوونێ بە ئێوەمان نەداوە و حاڵیان زۆر لە ئێستای ئێوە باشتر بوو، لە ئێوە گەلێ تواناتر بوون، ئاسمان و هەور و بارانمان بۆ خستبوونە کار و خێر و بێرمان بە سەرا ڕژاندبوون، جۆگا لە بر پێیانا ڕەوان بوو، لە ناز و نیعمەت و خۆشیا ژیان. ئەگەر ئێمە کتێبێکت بۆ بنێرین کە لە کاغەزێکا نووسرابێ و کافرەکان بە دەستی خۆیان دەستی لێ بدەن هێشتا باوەڕ ناکەن و ئەڵێن ئەمە جادوویەکی ئاشکرا نەبێ هیچی تر نییە. وقالوا لولا أنزل عليه ملک وەک چۆن جار جار جوبرەئیل لە شێوەی دحیەدا ئەهاتە لای پێغەمبەر و وەحی بۆ ئەهێنا چونکە بنیادەم هێزی ئەوەی نیە مەلائیکە لە شێوەی خۆیدا ببینێ جا ئەو وەختەش هەر سەریان لە خۆیان تێکەدا و ئەیان وت ئەمە کەی پێغەمبەرە ئەمە بنیادەمێکە وەکو ئێوە و هیچ جیاوازیەکی نیە ولقد استهزئ برسل من قبلک فحاق بالذین سخروا منهم ما کانوا به یستهزئون گاڵتە زۆر کرا بە پێغەمبەرانی پێش تۆش لە ئەنجامدا ئەو کافرانەی گاڵتەیانە کرد تووشی بەڵا هاتن و نەگبەتی ئەو گاڵتە کردن و بێ باوەڕیە خراپ گرتنی قل سیروا فی الارض ثم انظروا کیف کان عاقبة المکذبین بڵێ بەو کافرانە با بڕۆن بگەڕێن بە دنیادا و بیر بکەنەوە لەوانەی باوەڕیان بە پێغەمبەران نەئەکرد و ئەیان خستنەوە بە درۆوە چیان بەسەر هات و بۆ کوێ چوون دیارە هەموو فەوتان و لەناو چوون و خودا تۆڵەی لێ سەندنەوە دەی ئەنجامی ئێوەش لەوان چاکتر نابێ. قەسەم بە خودا هەمووتان لە ڕۆژی قیامەتدا کۆ ئەکاتەوە و موحاسەبەتان لەگەڵ ئەکات و هیچی لێ ون نابێ و ئەم کۆ کردنەوەیە ڕاستە و گومانی تێدا نیە ئەوانەی خۆیان دۆڕاندووە و عەقڵ و حەواسیان بەکار نەهێناوە و بیریان لەم جیهانە و لە خودای ئەم جیهانە نەکردۆتەوە ئیمانیان نەهێنا و کافر بوون واتە کوفرەکەیان ئەنجامی عەقڵ نەخستنە کار بوو. وله ما سکن فی اللیل والنهار وهو السمیع العلیم. هەرچی لە شەو و ڕۆژدایە هەمووی موڵکی خودایە و لە ژێر دەستی ئەودایە، خودا هەموو شتە بیسێ و زانا و ئاگەدارە و هیچی لێ ون نابێ. تۆ ئەی پێغەمبەر بڵێ بەو خەڵکە چۆن ڕەوایە و چۆن ئەچێتە عەقڵەوە من غەیری خودای دروستکەری ئاسمانەکان و زەوی بپەرستم ئەو خودا بە توانایە کە ڕزق و ڕۆزی بە خەڵک و بە گیانەوەران ئەدات و خواردنیان دەرخوارد دەدات کەچی خۆی پێویستی بە ڕزق و ڕۆزی و خواردن نییە و چاوەڕوانی دەستی کەس نییە بڵێ من وام فەرمان پێدراوە یەکەم موسڵمان بم و لە پێش هەموو ئوممەتەکەمەوە ئیسلام ببم و ئیمان بهێنم پێم وتراوە و ئەمرم پێکراوە لەوانە مەبە کە هاوبەش بۆ خودا بڕیارەدەن. قل انی اخاف ان عصیت ربی عذاب یوم عظیم. ئەی پێغەمبەری خودا پێیان بڵێ، ئەگەر سەرپێچی لە فەرمانی خودا بکەم لە سزای ڕۆژێکی گەورە و ترسناک ئەترسم کە کەس فریام ناکەوێ تیا ئەو نەبێ. من یصرف عنه یومئذ فقد رحمه وذلک الفوز المبین. هەر کەس لەو ڕۆژە سامناکەدا لەو سزایە لادرێ و بپارێزرێ ئەوە خودای میهرەبان ڕەحمی پێ کردووە ئەگەر خودای توانا تووشی بەڵایەکی کردی وەک نەخۆشی، هەژاری، جەرگ سوتان، زیانی ماڵ، کەس نییە بتوانێ دەرووت لێ بکاتەوە و ئەو بەڵایەت لە کۆڵ بکاتەوە خۆی نەبێ، ئەگەر خێریش بێنێتە ڕێگات و بتحەسێنێتەوە ئەوا دەستی بە سەر هەموو شتێکدا ئەڕوات و کەس ناتوانێ دەست بێنێتە بەر دەستی و مەنعی بکات. وهو القاهر فوق عباده. گەورەترین شاهید لە بەینی من و ئێوەدا خودایە کە ئاگای لە هەموو شتە. ئەم قورئانە بە وەحی نێرراوە بۆ من تا ئێوە و هەر کەسێ خەبەری پێ بکا پێی بترسێنم لە سزای ڕۆژی قیامەت. ئایا ئێوە ئەوەندە نەفامن شایەتی ئەدەن و ئەڵێن لەگەڵ خودادا چەند خودایەکی تر هەیە؟ الذین کنتم تزعمون. یادی ئەو ڕۆژە بکەرەوە کە هەموویان کۆکەینەوە و لە پاشاندا بەوانە ئەڵێین کە هاوبەشیان بۆ خودا دانابوو کوا ئەوانەی ئێوە بە عەقڵی ناتەواوتان بە هاوبەشی خوداتان حسێبەکردن و ئەتانپەرستن کوان بۆ فریاتان ناکەون وضل عنهم ما كانوا یفترون. سەیر بکە چۆن درۆکەن لەگەڵ خۆیان و ئەڵێن لە دونیادا موشریک نەبووین، سەیر بکە چۆن ئەوانەیان ون کردوون کە لە دونیادا ئەیان کردنە هاوبەشی خودا، سەیر بکە چۆن سەریان لێ تێکچووە. ومنهم من یستمع الیک. گوێیان قورسە و نایبیسن ئەمانە ئەگەر هەرچی ئایەت و موعجیزە هەیە بیبینن ئیمانی پێ ناهێنن بێ باوەڕیان گەیشتۆتە ڕاددەیەک ئەگەر بێنە لات و موجادەلەت لەگەڵ بکەن و تۆ ڕاستیان بۆ باس بکەی ئەو کافرانە ئەڵێن ئەمەی تۆی خوێنیتەوە ئەفسانە و قسەی پڕوپوچی پێشینانە و جێگای بڕوا و متمانە نیە. وهم ینهون عنه وینئون عنه نەخەیر ڕاست ناکەن ئەوە بۆیە وا ئەڵێن چونکە ئەنجامی بەد و تۆڵەی ئەوکافریەیان بۆ دەرکەوتووە کە لە دونیادا ئەیان شاردەوە ئێستا لە بێزاری و خەفەت باریا وا ئەڵێن ئەگەر بیشگەڕێنرێنەوە بۆ دونیا جارێکی تر دەس ئەدەنەوە ئەو کار و کردەوە ناشرینانە کە نەهیان لێکرابوو بەڕاستی ئەوانە درۆزنن. قەسەم بە خودای پەروەردگارمان ڕاستە و گومانی تێدا نییە. خودا فەرمێ، دەکەواتە لە تۆڵەی کوفرەکەتاندا سزا بچێژن، خۆتان بە خۆتانتان کرد. قد خسر الذین کذبوا بلقاء اللە. الا ساء ما یزرون. ئەوانەی باوەڕیان بە ڕۆژی قیامەت و بە خودا گەیشتن نیە زیانبار و ماڵوێرانن، کە ڕۆژی قیامەت لەپڕ سەر و دڵیان ئەگرێ ئەوکاتە پەشیمان ئەبنەوە و ئەڵێن ئاخ چیمان بەخۆمان کرد بۆ ئینکاری زیندووبونەوەمان کرد افلا تعقلون. ژیانی دونیا لە ئارەزوبازی و یاری کردن و شتی بێ هودە بەو لاوە نیە، ڕۆژی دوایی واتە پاداشت و خۆشی ڕۆژی قیامەت زۆر چاکترە بۆ ئەوانەی لە خودا ئەترسن و خۆیان لە گوناه و کاری نالەبار ئەپارێزن، ئەوە بۆچی فام و هۆشتان ناخەنە کار و بیر ناکەنەوە؟ قد نعلم انه لیحزنک الذی یقولون. ولا مبدل لکلمات الله ولقد جاءک من نبأ المرسلین بەڕاستی گەلێ لە پێغەمبەرانی پێش تۆ بە درۆ خرانەوە و عەنادیان لەگەڵ کرا ئەوانیش خۆگر بوون و ئەو هەمووە ئازار و سەرپێچیەی کافرانیان تەحەمول کرد تا لەلایەن ئێمەوە یارمەتیان پێ گەیشت، ئەوەی خودا بڕیاری داوە کەس ناتوانێ بیگۆڕێ، خودا بەڵێنی داوە بە سەرخستن و یارمەتیدانی پێغەمبەرەکانی، خۆ تۆ دەنگ و باس و سەرگوزشتەی پێغەمبەرانت پێ گەیشتووە و ناشارەزا نیت. وَإِن کانَ کَبُرَ عَلَیکَ إِعرَاضُهُم فَإِن فلا تکونن من الجاهلین. ئەگەر لەسەر دڵت زۆر گرانە ئەوانە ڕووت لێ وەرەگێڕن و باوەڕ بە قسەکانت ناکەن، دە بڕۆ ئەگەر ئەتوانی ڕێگایەک، کونێک لە زەویا بدۆزەرەوە و بڕۆرە ناخیەوە و ئایەتیکیان بۆ سەربخە. یا پەیژەیەک پەیدا بکە و پیایدا سەرکەوە بۆ ئاسمان و لەوێوە ئایەتێ بێنە خوار بۆیان تا ئیمان بهێنن، خۆت بۆ ئەمانە ناڕەحەت مەکە، خودا ئەگەر بیویستایە هەموویانی لەسەر ڕێگای ڕاست و ڕەوان کۆکردەوە، کەواتە لەوانە مەبە کە لەباتی خۆگری خەفەت ئەخۆن و سوورە بن لەسەر شتێک کە نابێ، ئەمە کاری نەزانانە، تۆ لە نەزانان مەبە. کافرەکان چونکە سورن لەسەر کوفر و سەرپێچی ئەڵێن، ئەوە بۆچی بێجگە لەم ئایەتانە ئایەتی تری بۆ نایە لەلای خوداوە، بەڵێ خودا ئەتوانێ ئایەتی تر نازڵ بکات، بەڵام زۆرتری ئەم کافرانە ئەوە نازانن کە خودا توانایە و ئەگەر ئایەتی تر نازڵ بکات ئەبێتە هۆی بەڵا و ماڵوێرانی بۆ ئەوان. ما فرطنا فی الکتاب من شیء ثم الی ربهم یحشرون هەرچی گیانلەبەری زەوییە و هەرچی باڵندەیە هەیە کە بە باڵ بفڕێ هەموو چەند کۆمەڵێکن دروستکراوی خودان وەک ئێوە ئەخۆن و ئەخۆنەوە و ئەژین و ئەمرن و هەموو شتێکیان کاتی تایبەتی و دیاریکراوی خۆی هەیە خودا ئاگای لە هەموویانە و توانای فراوانە. ئێمە هیچ شتێکمان لە لەوح المحفوظدا تەرک نەکردووە و هەموو شتمان تێدا هەڵگرتووە. هەموو ئەمانە لە دواڕۆژدا لای خودا کۆئەکرێنەوە و هەرچی حەقی حەقدارە لە ستەمکار و زۆردار ئەسەنرێتەوە، تەنانەت تۆڵەی حەیوانی بێشاخ لە شاخدار ئەکرێتەوە. ئەوانە کەڕ و لاڵن نە قسەی حەق ئەبیسن و نە قسەیەکی ڕاست بە دەمیانا دێت نوقمی تاریکی بێ بنن ئەمەش شتێکی سەیر نییە ئەوەی خودا بیەوێ سەری لێ بشێوێنێ گومڕایەکات و ڕێی پێ هەڵە ئەکات ئەوەش بیەوێ بەختەوەری بکات ئەیخاتە سەر ڕێگای ڕاست و ڕەوان. قل ارایتکم ان اتاکم عذاب الله او اتتکم الساعە اغیر اللە تدعون ان کنتم صادقین. تۆ ئەی پێغەمبەر بە کافرەکان بڵێ، ئەگەر ئێوە ڕاست دەکەن و ئەو بتانە خودا و فریادڕەسن وەڵامی ئەم پرسیارەم بدەنەوە، ئەگەر سزا و ئازار لەلایەن خوداوە هات بۆتان، یا ئەگەر ڕۆژی سامناکی قیامەت هات بەسەرتاناو دامان هاوار لە غەیری خوا ئەکەن پەنا بۆ یەکێکی تر ئەبەن نەخێر لەو کاتانەدا هەر لە خودای توانا ئەپاڕێنەوە واتە زۆر باش ئەزانن کە خودای تر نیە بەڵام سەرپێچی ئەکەن. بل ایاه تدعون فیکشف ما تدعون الیه ان شاء سەیر کە چۆن ئێمە بە هەموو جۆر ئایەتەکانیان بە بەڵگەی عەقڵی بۆ ڕوونەکەینەوە، بەوەی خۆیان بە چاوە بینن و بەوەی لە خەڵکەوە و دەربارەی خەڵک بیسراوە، کەچی ئەوان هەر سەرپێچییەکەن و سوورن لەسەر بێباوەڕیی خۆیان. قل ارایتکم ان اتاکم عذاب اللە بغتة او جهرة هل یهلک الا القوم الظالمون. بڵێ پێیان، ئەگەر لەپڕ و بێ ئەوەی پێی بزانن غەزەبی خودا ڕووی تێکردن یان نیشانەکانی ئەو غەزەبە دیار بوون و ئەتانزانی کە بەو زوانە ئەو غەزەبەتان بەسەردا ئەبارێ کێ ئەفەوتێ بەجۆرێ لە ڕەحمەتی خودا بێ بەش ببێ بێجگە لە ستەمکاران. وما نرسل المرسلین الا مبشرین ومنذرین فمن آمن وأصلح فلا خوف عليهم ولا هم يحزنون ئێمە پێغەمبەران تەنها بۆ ئەوە ڕەوانە ئەکەین کە مژدە بەوانە بدەن ڕوو لە خودا ئەکەن و ئەوانە بترسێنن کە سەرپێچییەکەن و ڕێگای چەوتەگرن بۆ ئەوەمان نەناردوون بە خەڵکەوە خەریک بن نەخێر ئیدیعای ئەمانە هیچیان ناکەم من تەنها پەیڕەوی ئەوە ئەکەم کە بە وەحی بۆ مەنێررێ پیان بڵێ بۆ بیر ناکەنەوە و نەختێ مێشکتان ناخەنە کار هەرگیز ئەچێتە عەقڵەوە کۆر و بینا ڕێگای ڕاستگر و لە ڕێی ڕاست لادەر وەک یەک بن؟ وأنذر به الذین یخافون ان کەچی کافرە دەوڵەمەنەکان ئەڵێن ئا ئەم هەژارە بێ جێگاو ڕێگایانەن خودا لەناو ئێمەدا هەڵی بژاردوون و نیعمەتی ئیسلامی پێداون ئەو کافرانە نەزان و نەفامن خودا لە هەموو کەس چاکتر بەندەی شوکرانە بژێری خۆی ئەناسێ و چاکتر ئەزانێ کێ شایانی پلەو پایەیە و کێ بێ ئاین و ناشکرە و شایانی سەرشۆڕیە. وأصلح فأنه غفور رحیم ئا ئەو جۆرە کەسانە کە ئیمانیان هێناوە و بەیانی و ئێوارە ڕوو لە خودان و لێیەپاڕێنەوە ئەگەر هاتنە لات گوێیان لێ بگرە و موژدەی خۆشیان بدەرێ و پێیان بڵێ سڵاوی خوداتان لەسەر بێ خودا بڕیاری داوە بەزەیی و میهرەبانیتان لەگەڵدا بەکار بێنێ خودا بڕیاری داوە هەرکام لە ئێوە بە نەزانی کارێکی خراپی کرد و لە پاشاندا پەشیمان بوویەوە و عەزمی جەزم کرد لەسەر ئەوە کە نەگەڕێتەوە بۆ ئەو کارە لە گوناهی خۆش ببێ و بیخاتە ژێر باڵی ڕەحمەتی خۆیەوە. وَکەذالک نوفەصصل الایات وەلتەستەبینە سەبیل المجرمین. ئا بەم شێوەیە ئاشکرایە ئایەت و حوکمەکانت بۆ ڕوونەکەینەوە تا چاک و خراپ لە یەک جیا بکەینەوە بۆت و بۆت دەرکەوێ کافرەکان چەند هەڵەگرن و چەندیان لە باردایە و چۆن هەڵسوکەوتیان لەگەڵ بکەیت. قل إنی نهیت أن أعبد الذین تدعون من دون الله. قل لا اتبع اهواءکم قد ضللت اذا وما انا من المهتدین پێیان بڵێ من بەهۆی ئەو هەمووە دەلیلە ئاشکرایانەوە کە ئەیان بینم نەهی ئەوەم لێ کراوە ئەوانە بپەرستم کە ئێوە لە باتی خودا ئەیان پەرستن یان کردووتان نا هاوبەشی خودا بڵێ من دوای ئارەزووی ئێوە ناکەوم ئەو سزایی ئێوە بە پەلە داوایەکەن بە دەستی من نییە، من ناتوانم بەردبارانتان کەم یان زیانتان لێ بدەم، ئەمە بە دەستی خودایە و حوکم حوکمی ئەوە ئەگەر ئێستە سزاتان بدات یان دوای بخات، خودا حەقتان بۆ ئەگێڕێتەوە، خودا چاکترین خاوەن حوکمە و لە هەموو کەس چاکتر شت ئەبڕێتەوە. کلیلی شتە نهێنیەکان لای خودایە ئەو نەبێ کەس نایان زانێ خودا هەرچی لە وشکانی و لە دریادایە پێیەزانێ گڵایەک ناکەوێتە خوار ئەو پێی نەزانێ هەرچی دانەوێڵە لە ناخی تاریکی توێی زەوی دایە هەرچی تەڕە و هەرچی وشکە هەمووی لە لەوحل مەحفوزدا نوسراوە و دیاری کراوە هەر ئەویشە لەو خەوتنە وەک مردنە خەبەرتان ئەکاتەوە و تا ماوەیەکی دیاریکراوە ژین ئەنجا پاش مردن هەر بۆ لای خودا ئەگەڕێنەوە و ئاگەدارتان ئەکا کە لە دونیادا چیتان کردووە. وهو القاهر فوق عباده ویرسل علیکم حفظه. حتی اذا جاء احدکم الموت توفته رسلنا وهم لا یفرطون. هەر خودایە دەستتێڕوات و ئاگەداری کرداری بەندەکانیەتی و کردەوەی چاک و خراپیان ئەنووسێ، کە یەکێکیش لە ئێوە ڕۆژی تەواوبوو مەلائیکەی گیانکێشان و یاریدەدەرانی گیانی لێ ئەسێننەوە و ئەمانە هەموو ئەگەڕێنەوە بۆ لای خودا کە سەردار و گەورە و پەروردگاری ڕاستەقینەیانە و دەسەڵات و فەرمان هەر هی ئەوە و ئەو لە هەموو کەس زووتر موحاسەبە ئەکات و بەهۆی کاری یەکێکەوە لە کاری یەکێکی تر دوا ناکەوێ. قل من ينجيكم من ظلمات البر والبحر تدعونه تضرعا وخفية هەر خودایە ئەتوانێ لە ژوورتانەوە سزاتان بنێرێتە سەر وەک سزاکانی قەومی نوح و لوط یا لە ژێرتانەوە سزاتان بۆ بنێرێ وەک خنکانی فیرعەون و کۆمەڵەکەی و وەک ڕۆچوونی زەوی و تەقینەوەی کانەکانی هەروەها خودا ئەتوانێ لە ناو خۆتانا بتانکاتە کۆمەڵ کۆمەڵ و بچن بە گژ یەکدا خۆتان ببڕنەوە بڕوانە چۆن بە هەموو بارەکە ئایەتی بەڵێن و هەڕەشەیان بۆ ڕوونەکەینەوە بەڵکو تێبگەن و چاو بکەنەوە و ڕێگای ڕاست بگرنەبەر. وکذب به قومک وهو الحق قل لست علیکم بوکیل. قومەکەت ئینکاری عەزابەکەن یا ئینکاری قورئانەکەن کە ڕاستە و لەلای خوداوەیە، تۆ پێیان بڵێ، ئەگەر دیتن ڕۆچوو بوون بە تانە و تەشەر و ئینکار کردنی قورئاندا ڕوویان لێ وەرچەرخێنە و مەچۆرە ناویان تا باسەکە ئەگۆڕن و ئەچنە ناو باسێکی ترەوە خۆ ئەگەر جارێ شەیتان ئەم ئامۆژگاری لە بیر بردیتەوە و چوویتە ناویان ئەوا کە بیرت کەوتەوە ئیتر جارێکی تر لەگەڵ کۆمەڵی ستەمکاران دامەنیشە بەڵام ئەو موسڵمانانەی ئەترسن لەوەی توشی گوناه ببن لە تێکەڵی کردن لەگەڵ ئەو کافرانەدا هیچ گوناهێکیان ناگا لە تێکەڵیان ئەگەر لە قسەکانیان ڕازی نەبن تەنها ئەوەندەیە هەموو جار بیخەنەوە بیریان کە ئەو ئینکار کردن و قسە وتنەیان خراپە بەڵکو بچێ بە گوێیاندا و ئەوانەی ژیانی دونیا و ڕابواردنی مەغروری کردوون و قیامەتی لەبیر بردوونەتەوە بەم قورئانە ئاگاداریان کەرەوە نەبادا بەهۆی کوفر و کردەوەی خراپیانەوە بەهیلاک بچن و لە ڕۆژێکا گیر بخۆن کە بێجگە خودا کەس نیە یارمەتیان بدات و تکایان بۆ بکات ئایا ڕەوایە وەکو ئەوانەمان لێ بێ کە شەیتان لە خشتەی بردوون و بەسەر زەویدا سەرگەردان و بێ ئامانج دەسوڕێنەوە کە چەند برادەرێکی باشیشیان هەبێ بانگیان بکەن بۆ لای خۆیان بۆ سەر ڕێگای ڕاست و ڕەوان؟ ئەی پێغەمبەر تۆ بڵێ شارەزایی ئەوەیە لە لایەن خوداوە بێ و ئێمە فەرمانمان پێدراوە ڕوو بکەینە پەروەردگاری هەموو عالەم و ملکەچی بین. وأن أقیموا الصلاة واتقوه وهو الذی إلیه تحشرون فەرمانمان پێدراوە نوێژ بکەن و بە دڵ ڕوو لە خودا بکەن لە خودای پەروەردگار بترسن و لە گوناه دوور بکەونەوە هەر بۆ لای خودا ئەگەڕێنەوە و لای ئەو کۆ ئەکرێنەوە و محاسەبە ئەکرێن. هەر ئەو خودایە کە بەڕاستی و حیکمەت ئاسمانەکان و زەوی دروست کردووە ڕۆژێک کە بڵێ بە شتێ ببە ئەبێ و دوا ناکەوێ و قسەی ئەو ڕاستە و دێتە جێ لەو ڕۆژەشدا کە فو ئەکرێ بە شاخدا و قیامەت بەرپا ئەبێ دەسەڵات و دارایی و هەرچی هەیە هی ئەوە و کەس خاوەنی هیچ نییە هەرچی نهێنی و ئاشکرایە هەمووی ئەزانێ و هیچی لێ ون نابێ هەر ئەو کارەکانی پڕ حیکمەتن و هەر ئەو لە هەموو شت ئاگەدارە. ئاوەها دەلیلی خودایەتی خودا و پەروەردگاری ئەو بە ئیبراهیم پیشانەدەین کە خودا خاوەنی ئاسمانەکان و زەویە تا بە تەواوی یەقین پەیدا بکا بەوەی باوەڕی پێیەتی و خەڵکی بۆ بانگەکات چونکە ئینسان تا باوەڕ و یەقینی بەش تێنەبێ ناتوانێ خەڵکی بۆ بانگ بکات وسع ربی کل شیء علما افلا تتذکرون. قەومەکەی دەستیان کرد بە موجادەلە و ئینکاری خودایانە کرد ئەویش وتی بۆ موجادەلەم لەگەڵەکەن دەربارەی وەحدانیەتی خودا کە خودا ڕێگای ڕاستی پیشان داوم. من تەنها ئەو ئەپەرستم و هاوبەشی بۆ دانانێم من لەوانە ناترسم کە ئێوە کردوتانن بە هاوبەشی خودا مەگەر خودا خۆی بیەوێ توشی زیانەکم بکات ئەوان ناتوانن قازانج بە خۆیان بگەیەنن یان زیان لە خۆیان لادەن خودا ئاگای لە هەموو شتە و بە هەموو شت ئەزانێ ئێوە بۆ بیرناکەنەوە و هۆش و فام ناخەنە کار فأی الفریقین احق بالامن ان کنتم تعلمون. من چۆن لەو شتانە ئەترسم کە ئێوە کردووتان نە هاوبەشی خودا، کەچی ئێوە لەوە ناترسن کە شتی واتان کردۆتە هاوبەشی خودا کە هیچ بەڵگە و دەلیلێکی بۆ نەناردوون لەسەر ڕاستی کردەوەکەتان و خۆتان لە خۆتانەوە ئەم هاوبەشانەتان داناوە. ئەوانەی باوەڕیان بە خودایەتی خودا هەیە و باوەڕیان نەکردووە بە هاوبەش دانان بۆ خودا ئەوانە بێترسە بن لە سزای ڕۆژی قیامەت و ئەوانەن خودا هیدایەتی داون و ڕێگای ڕاستیان گرتۆتە بەر. وتلک حجتنا آتیناها ابراهیم علی قومه نرفع درجات من نشاء ان ربک حکیم علیم. ئەم موجادەلە کردنی ئیبڕاهیمە لەگەڵ باوکی و لەگەڵ کافران و بت پەرستان و بیرکردنەوەی لە ئاسمان و زەوی و ئەستێرە و مانگ و خۆر و خودای پەروەردگاریان دەلیل و بەڵگە بوون دامانن بە ئیبڕاهیم بۆ تێگەیاندنی قەومەکەی و بەزاندنیان ئێمە بۆ هەر کەسێ بمانەوێ بە چەندین پایە و پلە بەرزی ئەکەینەوە و ئەیکەینە ڕابەر. خودای پەروەردگارت کارەکانی پڕ لە حیکمەتن و زانایە و ئاگەداری هەموو شتە. ووهبنا له اسحاق ویعقوب کلا هدینا. ئیسحاقمان بەخشی بە ئیبڕاهیم و یەعقووبیش بە ئیسحاق و هەردووکیانمان هیدایەت دان و کردمانن بە پێغەمبەر. لە پێش ئیبڕاهیم و نەوەکانیشیەوە نووحمان خستە سەر ڕێگای ڕاست و کردمان بە پێغەمبەر. لە نەوەی ئیبڕاهیمیش داوود و سولەیمان و ئەیووب و یووسف و مووسا و هاڕوونمان هیدایەت دان و کردمانن بە پێغەمبەر. ئەم پێغەمبەر و پیاو چاکانە لەگەڵ ئەو پایە و پلەشدا کە هەیانبوو ئەگەر هاوبەشیان بۆ خودا بڕیار بدایە هەرچی کردەوەیەکی چاکە کە کردبوویان هەمووی بەفیڕۆ ئەچوو ئەوانیش وەک کافرەکان ماڵوێران ئەبوون. أولئک الذین آتیناهم الکتاب والحکم والنبوة جا ئەگەر ئەم کافرانە باوەڕ بەم سێ شتە نەکەن ئەوا ئێمە خەڵکی ترمان بۆ ڕەخساندوون کە باوەڕیان پێیان هەیە و دیفاعیان لێکەن وەک پێغەمبەرەکان خۆیان و وەک پێڕەوەکانیان و فریشتەکان ئیتر کافرەکان کە نایەنە سەر ڕێگای ڕاست خۆیان زەرەرەکەن. أولئک الذین هدی اللە فبهداه مقتده قل لا اسألكم عليه اجرا ان هو الا ذکری للعالمین. ئەوانەن کە خودا هیدایەتی داون دوای ئەوانە بکەوە و پەیڕەوی ئەوانە بکە واتە لە بناخەی ئاییندا وەک خودا بە یەکزانین و باوەڕکردن بە پێغەمبەران و بە زیندووبوونەوە و بە ڕۆژی قیامەت و باوەڕکردن بە قەزا و قەدەر و بە مەلائیکە تۆ ئەی پێغەمبەر بەو خەڵکە بڵێ بەرامبەر بەم ئامۆژگاری و ڕێپیشاندانە داوای هیچتان لێ ناکەم، بە خۆڕایی ڕێبەدییتان ئەکەم. ئەم قورئانە و ئەم ئامۆژگاریانە تەنها بیرخستنەوەیەکن بۆ خەڵک نەبادا لە ڕۆژی قیامەتدا بڵێن کەس پێی نەوتین. قل اللە ثم ذرهم فی خوضهم یلعبون ئەو جولەکانە کە ئەڵێن خودا هیچ کتێبێکی بۆ بنیادەم نەناردووە خودایان نەناسیوە و نازانن خودا چەند میهرەبانە لەگەڵ بەندەکانی خۆی و هەرکەسی بوێ بەرزیەکاتەوە و هەرکەسی بوێ ئەیکاتە پێغەمبەر و کتێبی بۆ ئەنێرێ ئەی پێغەمبەر پێیان بڵێ، ئەی کێ ئەو تەوراتی نارد کە موسا هێنای و بە خەڵکی ڕاگەیاند، کە ڕووناکی و هیدایەت بوو بۆ بنیادەم، کە ئێوە ئەی عالمە بێ عەمەلەکان بە ئارەزووی خۆتان پارچە پارچەیەکەن و ئەوی بە دڵتان بێ دەریەخەن و زۆریش یەشارنەوە کە قازانجی خۆتانی تێدا نیە، وا ئێستەیش بە هۆی قورئانی پیرۆزەوە بێجگە ئەوەی لە تەوراتا هەیە شتی وا فێرکران نە خۆتان و نە باوباپیرانتان نەتانزانیبوو. ئەم قورئانەیش کە ناردوومەتە خوار بۆت کتێبێکی پیرۆزە و باوەڕی بەو کتێبانە هەیە کە لە پێش خۆیەوە هاتوونەتە خوار بۆ پێغەمبەران بۆیە ناردوومانە تا ئەهلی مەککەی پێ بترسێنی لە عەزابی خودا ئەو مەککەی کە دایکانەی دێهاتەکانە و هەموو دێن بۆ زیارەتی ماڵی خودا لەوێ هەروەها ئەوانەیش بترسێنی کە لە دەوران دەوری مەککە دائەنیشن، ئەوانەی کە ئیمانیان هەیە بە ڕۆژی دوایی باوەڕیان هەیە بەو قورئانە و هەمیشە ئاگەداری نوێژەکانیانن و نایانفەوتێنن. ومن اظلم ممن افتری علی اللە کذبا او قال اوحی الی ولم یوحی الیه شی، یا بڵێ لەلایەن خوداوە وەحیم بۆ نێرراوە و هیچ وەحیشی بۆ نەنێررابێ، یا بڵێ منیش ئەتوانم ئایەت و قسەی وەک ئایەت و قسەی خودا بڵێم، خۆزگا ئەو ستەمکارانەت ئەدی لە کاتی غرغرەی سەرەمەرگدا کە قورسایی مەرگ سەر و دڵیان ئەگرێت و مەلائیکە گیانکێشەکانیش دەستیان ڕائەکێشن و بە زۆر و ئازار گیانیان دەرەکێشن و پێیان ئەڵێن لقد تقطع بینکم وضل عنکم ما کنتم تزعمون وا ئەمڕۆ کە قیامەتە هاتنە بەردەستمان بۆ حیساب و کیتاب بە تاکە تاکە نە ماڵە و نە حاڵ نە کەسە و نە کار وەک چۆن لە سەرەتادا بە تاکە تاکە دروستمان کردن هەرچیمان پێدابوون لە دونیادا لە ناز و نیعمەت و سامان و کەس و کار هەمووتان لە پاش خۆتان بەجێ هێشت و هیچتان لەگەڵ خۆتان نەهێنا ئەوانە نابینن لەگەڵتان کە بە تکاکاری لای خوداتان دائەنان و لاتان وابوو هاوبەشی خودان و پێکەوە ئێوەیان دروست کردووە و ئەبێ وەک خودا بپەرسرێن پەیوەندی نێوان ئێوە و ئەوان پچڕا و ئێستە نە ئەیان ناسن و نە ئەتان ناسن ئەوانەی واتان ئەزانی بۆ ئەمڕۆتان بە کەڵک دێن لە کیستان چوون و ون بوون. بەڕاستی هەر خودایە درزەکاتە ناو کەی بەری دار و درەخت و تۆوی سەوزە و لەو درزەوە چەکەرە دەرەچێ و ئەبێتە دار و گیا کە ئادەمیزاد و گیانلەبەری پێژی هەر خودایە زیندوو لە مردوو دەرەکات دار و گیای سەوز و نەش و نماکەر لە ناوک و تۆوی ڕەق و وشک و ئینسانی زیندوو لە دڵۆپێ ئاوی بێ نەش و نما دروسەکات هەروەها هەر خودایە دەرهاوەری ئاوە لە بنیادەم و گیانەوەر و دەرهاوەری دار و تۆوی گیایە لە دار و گیای سەوز و بەم جۆرە ڕێچکەی ژیان بە ئیزنی خودا پەیدا ئەبێ ئا ئەمەیە خودای دەسەڵاتدار کەواتە ئێوە بۆچی ڕوو لە ئەمری خودا وەرەچەرخێنن و لە ڕێی ڕاست لادەن؟ هەر ئەوە جم و جوڵ و هەڵاتن و ئاوا بوونی مانگ و خۆری بە حیساب و ئەندازە داناوە و شەو و ڕۆژ و وەرزەکانی لێ پەیدا کردووە، ئەمانە هەموو ئەنجامی ئەندازە دانانی خودای بە دەسەڵات و زانان. وهو الذی جعل لکم النجوم لتهتدوا بها فی ظلمات البر والبحر. قد فصلنا الآیات لقوم یعلمون. هەر خودای دەسەڵاتدارە ئەستێرەکانی بۆ کردوونەتە نیشانە و ڕێپیشاندەر، تا لە تاریکی و نووتەکیەکانی وشکانی و شەپۆلی دەریای پان و بەرینە شارەزای ڕێگاوبان بن و بەهۆی ئەو ئەستێرانەوە بگەنە ئامانج و سەرتان لێ تێک نەچێ و ڕێون نەکەن. قد فصلنا الآیات لقوم یفقهون. هەر خودایە لە تاکە نەفسێ دروستی کردوون کە ئادەمە سەلامی خوای لەسەر بێ و ماوەیەک لەسەر زەوی و ماوەیەکیش لەناو زەوی لە قەبرا ئەمێننەوە یا ماوەیەک لە پشتی باوکدا و ماوەیەک لە سکی دایکدا ئەمێننەوە ان فی ذلکم لآیات لقوم یومنون. هەر خودایە لای ئاسمانەوە لە هەور ئاو ئەنێرێتە خوار، بەو ئاوە گیای هەموو جۆرە تۆوێک لە زەوی دەرئەکەین و لەو گیایانە سەوزە دەرەکەین و لە دارخورما تۆزی پیتاندن دەرەکەین. کە بۆڵبۆڵ و هێشوهێشوون و لە یەک نزیکن و لە ئێوەی شەوە نزیکن. هەروەها باغی ترێ و زەیتوون و هەنارمان بۆ سەوز کردوون. هەندێ لەم میوە و دار و گوڵ و گیایانە لێکەچن و هەندێکیشیان لە یەک ناچن. بە وردی سەیری بەری ئەو دارانە بکەن کە چۆن لە سەرەتای دەرچوونیا کرچوکاڵە و ناخورێ، دوای ئەوە کە پێئەگا لێی وردبنەوە چەند بەتام و خۆش و بەسوودە. سبحانە وتعالی عما یصفون. کافرەکان جنۆکە و شەیتانیان کردووە بە هاوبەشی خودا و وەک ئەو ئەوانیش ئەپەرستن و بە گوێیان ئەکەن کەچی ئەوانەیش خودا دروستی کردوون دیارە خودای خالق شایانی پەرستنە نەک ئەوان کافرەکان بە درۆ و بوختان کوڕ و کچیان بۆ خودا داتاشیوە جولەکە وتیان، عوزەیر کوڕی خودایە. کاور وتیان، عیسا کوڕی خودایە. کافرەکانی تر وتیان، مەلائیکە کچی خودان. نەخێر ئەمانە هیچیان ڕاست نین. خودا پاک و بێ خەوشە و بەرزترە لە پڕوپوچی ئەو کافرانە. خودا پەروەردگاری ئەمانە هەموویانە. بدیع السماوات والارض. وهو اللطیف الخبیر. چاوی مەخلوقات هێزی ئەوەیان نیە خودا ببینن و کونهی خودایان پێ بزانرێ خودا کونهی چاوەکان و خاوەن چاوەکانیش ئەزانێ و بە وردی ئەیان بینێ و زەڕڕەیەکی لێ ون نابێ خودا لەتیفی ڕاستەقینەیە و هیچ شتێ مەنعی ناکا لە بینینی هیچ شتێک خودا شارەزایە و لە هەموو شت ئاگەدارە. بەڕاستی لەلایەن خوداوە چەند ئایەتتان بۆ هاتووە بەرچاوی ڕۆشن کردوونەتەوە جا ئیتر هەرکەس بەر پێی خۆی ببینێ و ڕێگای ڕاست بگرێ ئەوە قازانجی خۆیەتی و ئەوەیش خۆی کوێر بکا و لە ڕێی ڕاست لا بدات ئەوە خۆی زەرەر ئەکات خودا کردەوەتان هەڵەگرێ و ڕۆژی دوایی جەزاتان ئەداتەوە ئیتر من هیچم بەدەست نییە من تەنها پێوتن و ڕاگەیاندنم لەسەرە دوای ئەوە بکەوە و ئیمان بەوە بێنە کە لە لای خوداوە وەحیت بۆ کراوە، چونکە هیچ خودایەک نییە بەڕاستی بپەرسرێ ئەو نەبێ، ئیتر ڕوو لە کافرەکان وەرچەرخێنە و گوێ بە قسەیان مەدە. وَلَوْ شَاءَ اللَّهُ مَا أَشْرَکُوا. جنێو مەدەن بەوانەی کافرەکان ئەیانپەرستن و بە خراپ ناویان مەبەن و قسەی ناشرینیان پێ مەڵێن، ئەگەرچی پەرستنی ئەوانە کارێکی زۆر ناشرینە، نەبادا ئەوانیش بە نەزانی و نەفامی جنێو بە خودای گەورە بدەن، بەڵێ ئاوەها کردەوەی هەر ئوممەتێ لەبەرچاویان جوانەکەین و لایان پەسەندە، ئایا نازانن کە ئەگەر موعجیزەکەش بێت لەبەر ئەوەی لە پێشدا ئیمانیان بە ئایەتەکان نەهێنا دڵ و چاویان وەرەچەرخێنین لە تێگەیشتنی ڕاستی و بینینی ڕێگای ڕاست و وازیان لێ ئەهێنین لە گومڕاهی خۆیانا بن تا ڕۆژی دوایی کە موحاسەبە ئەکرێن؟ ما کانوا لیومنوا الا ان یشاء اللە ولکن اکثرهم یجهلون بێگومان ئەگەر ئێمە مەلائیکەشیان بۆ بهێنینە خوار و مردوویشیان بۆ زیندوو بکەینەوە و قسەیان لەگەڵ بکەن ئەگەر هەموو شتێ لەوەی ئەیانەوێ بەکۆمەڵ بۆیان ئامادە بکەین هێشتا باوەڕ ناکەن بە ئایینی ئیسلام مەگەر خودا ویستی لەسەر بێ وَلَوْ شَاءَ رَبُّکَ مَا فَعَلُوهُ فَذَرْهُمْ وَمَا یَفْتَرُونَ تەنها تۆ دوژمندار نەبوویت، هەموو پێغەمبەرەکانی تریش دوژمندار بوون لە گومڕاکانی بنیادە موچنۆکە، ئەو دوژمنانە لەناو خۆیانا قسەی ڕووکەش و درۆودەلەسەیان بە یەکتر ئەگەیاند و ئەیانچپاند بە گوێی یەکتردا و بە هەموویانەوە خەریکی بەدکاری و دوژمنایەتی پێغەمبەران بوون و سەرکەش و لە خودا نەترس بوون، با ئەوانەی باوەڕیان بە ڕۆژی دوایی نیە حەز لەو قسە پڕو پوچ و بوختانانە بکەن و دڵیان بدەنێ و بە باشیان بزانن با چ گوناه و تاوان و بوختانێ ئەکەن بیکەن دوایی لە ڕۆژی پاداشتدا خۆیان ئەبیننەوە. أفغير الله أبتغي حكما وهو الذي أنزل إليكم الكتاب مفصلا کە خودا ئەو خودایە قورئانی ناردۆتە خوار بۆ ڕێ پیشان دانی ئێوە و حەق و ناحەقی ڕوون کردۆتەوە ئەوانەی کتێبمان بۆ ناردوون چاکەزانن قورئان بەڕاستی لای خوداوە هاتووە چونکە قورئان باوەڕی بە کتێبەکانی ئەوان هەیە کەواتە هەرگیز لەوانە مەبە کە دوو دڵ و بە گومانن. ان یتبعون الا الظن وان هم الا یخرصون. تۆ ئەگەر بەگوێی قسەی بەشی زۆری خەڵکی سەر زەوی بکەی لەوانەی کافر و گومڕان تۆیش گومڕا ئەکەن و سەرت لێ ئەشێوێنن ئەمانە ڕاستیان لا نییە و تەنها دوای گومان کەوتوون لە بیروباوەڕی بەدیاندا و لەوەدا کە ئەڵێن باوک و باپیریان لەسەر حەق بوون ئەمانە قسەیەکی ڕاستیان نیە و کارو کاسبیان نیە درۆ هەڵبەستن نەبێ بۆ خودا کە ئەڵێن خودا ئەولادی هەیە و هاوبەشی هەیە. ان ربک هو اعلم من یضل عن سبیله وهو اعلم بالمهتدین. بێگومان خودا لە هەموو کەس باشتر ئەزانێ کێ گومڕایە و لە ڕێگای ڕاست لای داوە ان ربک هو اعلم بالمعتدین. بە چ دەلیلێ لە گۆشتی ئەو حەیوانانە ناخۆن کە لە کاتی سربڕینیاندا ناوی خودایان لێ هێنراوە؟ چیتان دەسەکەوێ لە نەخواردنیان؟ خودا خۆی حەرامی لە حەڵاڵ جیا کردۆتەوە بۆتان. لە کاتی ناچاریدا نەبێ کە بە ئەندازەی پێویست خواردنی حەرامیشتان بۆ ڕەوایە بەڕاستی زۆر کەسی بێ ئاین لە خۆیانەوە خەڵکی گومڕا ئەکەن و بە ئارەزووی خۆیان و بێ دەلیل لە خشتیان ئەبەن حەڵاڵیان لێ حەرام ئەکەن و حەرامیان بۆ حەڵاڵ ئەکەن خودا خۆی لە هەموو کەس زاناترە کێ لە ڕێ لادەرە و کاری ناڕەوا ئەکات. لە گۆشتی ئەو حەیوانانە مەخۆن کە لە کاتی سەربڕینیاندا ناوی خودایان لێنەهێنرابێ، خواردنی ئەو جۆرە گۆشتە یا ناوبردنی بتەکان لە کاتی سەربڕینیاندا دەرچوونە لە ئایینی ئیسلام، شەیتانەکان بە گوێی بنیادەمە دۆستە گومڕاکانیاندا ئەچپێنن و وەسوەسە ئەخەنە دڵیانەوە تا موجادەلەتان لەگەڵ بکەن، کذلک زین للکافرین ما کانوا یعملون ئایا کەسێ مردوو بووبێ و زیندوومان کردبێتەوە، واتە لە پێشدا گومڕاه بووبێ و لە پاشاندا ڕێگای ڕاستمان پیشان دابێت و دەلیل و ئایەت و هۆش و بیری تێ فکرینمان پێ دابێ و بە سەلامەتی لە ناو خەڵکا بڕوا بەڕێوە وەک ئەو کەسەیەک کە لە ناو تاریکی و بەسەر تاریکیدا بڕوات و هەرگیز لێی دەرنەچێت؟ وما یمکرون الا بانفسهم وما یشعرون. هەروەک لە مەککەدا تاوانبارەکان لە گەورەکانیانن، لە هەموو دێ و ئاوەدانییەکیش وامان ڕێکخستووە کە تاوانبارەکانیان لە گەورەکانیانن تا فێڵ لە خەڵک بکەن و گوناهی خۆیشیان و ئەوانیشیان بچێتە ئەستۆ. سیصیب الذین اجرموا صغار عند الله وعذاب شدید بما کانوا یمکرون کە ئایەتێکیان بۆ دێ ئەڵێن تاوەک پێغەمبەرانی خودا وەحیمان بۆ نێە ئیمان ناهێنین پێغەمبەرایەتی بە سامان و نەسەب نیە خودا هەر خۆی ئەزانێ پێغەمبەرایەتی بە کێ ئەدات نوری تێچێ و ئاینی ئیسلام بە ئاسانی وەرەگرێ ئەوەیش خودا بیەوێ گومڕای بکات دەرونی تەنگەکات و ئەیهێنێتە یەک کە ناوی ئیسلامی لە لاببرێ وەک ئەوەی بە زۆر بیەوێ بە ئاسمانە سەرکەوێ هەناسەی سوارەبێ بێگومان ئەوانەی ئیمان ناهێنن وەک چۆن دڵیان دێتە یەک و ئیسلام وەرناگرن خودایش سەرشۆڕی و سزا و ئازاریان ئەدا بەسەردا. وهذا صراط ربک مستقیما قد فصلنا الآیات لقوم یذکرون بەڕاستی ئەم ئاینی ئیسلامە ئەم ڕێگا ڕاستەیە کە خودا پیشانی داون تا پیایدا بڕۆن و لێی لانەدەن ئێمە ئایەتەکانی قورئانمان بەیان کرد بۆ ئەوانەی بیرەخەنەکار و باوەڕیان بە دەسەڵات و قەدەری خودا هەیە ئەو بنیادەمانەش کە دۆستی شەیتانەکان بوون ئەڵێن خودایە ئێمە و ئەوان سوودمان لە یەکتر وەرەگرت بنیادەمەکان لە شەیتانەکانەوە فێری دواکەوتنی نەفس و ئارەزووبازی بوون و شەیتانەکانیش بە گومڕاهی بنیادەمەکان ئاواتیان هاتە دی و دڵخۆش بوون وا ئێستاش هەموومان گەیشتوینەتە ئەو سات و کاتەی بۆت دیاری کردبووین و لەبەر دەست داین خودایش پێیان ئەفەرمێ دەبڕۆن ئەوە دەردتان بێ مادام لە دونیادا دوای ئارەزووی نەفستان کەوتبوون ئێستە ئاگری دۆزەخ جێگا و ئەنجامی ئەبەدیتانە و هەتا هەتایە تیایدا ئەمێننەوە مەگەر خودا بیەوێ لە دۆزەخەوە بۆ زەمهەریر و لەوێوە دووبارە بۆ دۆزەخ جێگۆڕکێتان پێ بکات خودای تۆ کارەکانی پڕ حیکمەتن و زانایە و ئاگای لە هەموو شتە. وکذلک نولی بعض الظالمین بعضا بما کانوا یکسبون. ئاوەها هەندێ لە ستەمکارەکان ئەکەینە دۆست و هاو قسەی هەندێکیان و یەکتر گومڕاهەکەن و لە ڕۆژی سزایشدا بەهۆی کرداری بەدی دنیاییانەوە ئەبنە هاوڕێی سزا و ئازار. ئەی کۆمەڵی جنی و بنیادەم ئایا لە دونیادا پێغەمبەرانی بنیادەمتان بۆ نەهاتن کە ئایەتەکانی منیان بۆ بخوێننەوە و لە سزای ئەم ڕۆژە سامناکەیان ئەترساندن کە لەگەڵ خودای گەورە و کار و کردەوەی خۆتاندا ڕووبەڕوو بوونەتەوە وتیان شایەتی لە خۆمانەدەین بەڵێ هاتن و پێیان وتین و ترساندینیان ئەم پێغەمبەر ناردنە و ئەم ترساندنە لەبەر ئەوەیە خودا هەرگیز ئاوەدانیەکان لەناو نابا بەستەم کە ئەهلەکانیان ئاگەدار نەکرابنەوە و پێغەمبەرانیان بۆ نەنێررابن. ولکل درجات مما عملوا. وما ربک بغافل عما یعملون. بۆ هەر موکەلەفێ پایە و پلەی تایبەتی هەیە بەرامبەر بە کردەوەکانی، چاک بێ یا خراپ، خودا هەرگیز لە کردەوەی بەندەکانی بێ ئاگا نیە و زەڕڕەیەک پاداش یا تۆڵەی لێ ون نابێت. وربک الغنی ذو الرحمە. خاوەن میهرەبانییە کە داوای خودا پەرستیتان لێکات تا پاداشتان بداتەوە، هەروەها کە گوناه بکەن مۆڵەتتان ئەدات، ئەگەر بیەوێ ئێوەی تاوانبار لەناوە بات و خەڵکێکی تر دێنێتە ڕووی کار کە جێگاتان بگرنەوە، هەروەک ئێوەی لە نەوەی کۆمەڵێکی تر دروست کردووە و کۆمەڵ پاش کۆمەڵ دێن و دەچن. ئەم کافرانە لەو شتانەی کە خودا دروستی کردوون لە بەروبوومی کشتوکاڵ و حەیوان بەشێکیان داناوە بۆ خودا و ئەیدەن بە هەژار و میوان لە ڕێگای خودادا بەشێکیشیان داناوە بۆ ئەو بتانەی بە هاوبەشی خودایان داناون ئەیدەن بە دەرگاوان و کارگوزاران و زیارەتکەرانیان لە پێناوی ڕەزامەندی ئەو هاوبەشە بێ ئەساسانەدا ئەگەر لە پاش بەشکردنەکە بۆیان دەرکەوت بەشەکەی خودا چاکترە و هی بتەکان لە هینەکەی ئەو خراپترە، ئاڵوگۆڕیان پێکەن، چونکە بتەکانیان خۆشەوێن. ئای کە کارێکی بەد و ناشرینەکەن! شت خودا دروستی کردووە و ئەوان بە ئارەزوو دەستی تێخەن، بت خودا دروستی کردووە و ئەوان کردوویانن بە هاوبەشی خودا، ئای کە حوکمێکی ناڕەوا ئەدەن! سيجزيهم بما كانوا يفترون کافرەکان هەندێ حەیوان و کشتوکاڵیان جیا کردۆتەوە و ئەڵێن ئەمە کەس لێی ناخوا ئەوانە نەبێ کە خۆمان ئەمانەوێ مەبەستیان دەرگاوان و کارگوزاران و دەست و پێوەندی بتەکانە هەروەها هەندێ وشتریان جیا کردۆتەوە کە بە حەرامیان داناوە کەس سواریان ببێ هەروەها هەندێ حەیوان بۆ بتەکانیان سەرەبڕن و ناوی خودایان لێ ناهێنن انه لا یحب المسرفین هەر خودایە چەند باغ و گوڵزاری دروست کردووە کە دارەکانیان هەندێکیان بەسەر زەویە ئەکشێن و بڵاوئەبنەوە هەر خودا دارخورما و کشتوکاڵی سەوز کردووە کە بەرەکانیان لە تام و شێوە و ڕەنگ و بۆدا جیاجیان هەر ئەوە زەیتون و هەناری دروست کردووە کە بەری هەندێکیان لە تام و ڕەنگ و بۆدا لەیەک ئەچن و هەندێکیشیان جیاوازن و لەیەک ناچن. لەبەری ئەم دار و کشتوکاڵەتان بخۆن بۆتان حەڵاڵە لە ڕۆژی پێگەیشتن و دروێنەدا حەقی خەڵکی لێ دەرکەن و خێر و سەدەقەی لێ بکەن لەم خێرکردن و بەخشینەشدا زیادەڕەوی مەکەن مامناوەندی بن خودا ئەوانەی خۆش ناوێ کە زیادەڕەوی ئەکەن و لە سنوور دەرەچن. خودا حەیوانی وەهای بۆ دروست کردوون کە بارتان بۆ هەڵەگرێ و هیوایشی بۆ دروست کردوون کە لە خوری و موەکەی ڕایەخ دروسەکەن بخۆن لەو ڕۆزیەی خودا پێی داون و سوودی لێ وەرگرن دوای قسە و وەسوەسەی شەیتان مەکەون و بە ئارەزووی خۆتان حەرام و حەڵاڵ دیاری مەکەن. نبئونی بعلم ان کنتم صادقین. لەو حەیوانانە کە باس کران هەشت نێر و مێ بگرە لە مەڕ نێرینەیەک و مێینەیەک و لە بزن نێرینەیەک و مێینەیەک خودا کامی حەرام کردوون دوو نێرینەکە یا دوو مێینەکە یا ئەوانەی لە منداڵانی مێینەکاندان نێرینە بن یا مێینە خەبەرم بدەنێ لە زانستەوە ئەگەر ئێوە ڕاستگۆن و ئەزانن خودا هیچیانی حەرام کردووە مەبەست ئەوەیە نە نێرینەکان حەرامن و نە مێینەکان و نە ئەوانەی لە مناڵدانی مێینەکاندان کافرەکان بە ئارەزوبازی حەرام و حەڵاڵ دیاری ئەکەن و درۆ بە دەم خوداوە ئەکەن. ومن الابل اثنین ومن البقر اثنین یەکێکی نێر و یەکێکی مێ خوا نێرینەکانی حەرام کردووە یا مێینەکان یا ئەوانەی لە مناڵدانی مێینەکاندان نێر بن یان مێ واتە هیچ کامیانی حەرام نەکردووە و کافرەکان بە ئارەزووی خۆیان حەرام و حەڵاڵ دیاری ئەکەن و درۆ بە دەم خواوە هەڵەبەستن یاخۆ ئێوە حازر بوون ئاگەدار بوون کە خودا ئەم حەرام و حەڵاڵەی بۆ دیاری کردن؟ کێ لەوە تاوانبارتر و ستەمکارترە درۆ بە دەم خوداوە هەڵبەستێ تا بە نەزانی و بێ دەلیل خەڵکی گومڕا بکات، خودا هەرگیز ڕێگای ڕاست و چاکەپیشانی ستەمکاران نادات. من لەو ئایەتانەدا کە بە وەحی بۆم هاتوون هیچ نابینم کە خواردنی حەرام کرابێ بێجگە گۆشتی حەیوانی مردارەوە بوو خوێنی ڕژاو کە لە ڕەگ و لە لەش دەرچێ و گۆشتی بەراز کە پیسە یا گۆشتی حەیوانێ کە لە کاتی سەربڕینیدا ناوی غەیری خودای لێ هێنرابێ جا ئەگەر کەسێ لەبەر برسیەتی ناچار بوو لەوانە بخوات ئەوا بە بێ ئەوەی ستەم لە کەس بکات و بەشی کەس بخوات و بە بێ ئەوەی زیادەڕەوی بکات و لە سنوور لابدات بۆی دروستە بە قەدەر پێویست لێیان بخوات خودا گوناه پۆش و میهرەبانە. وعلی الذین هادوا حرمنا کل ذی ظفر. ذلک جزیناهم ببغیهم وإنا لصادقون گۆشتی هەر حەیوانێک کە نینۆک و پەنجە و چنگی هەبێ لە جولەکەکانمان حەرام کرد وەک وشتر و حەیوانی درندە و باز و شاهێن و هەڵۆ هەروەها بەز و پیوی ڕەشەوڵاغ و ئاژەڵیشمان لێ حەرام کردن ئەو بەزە کە بەسەر پشتیانەوەیە یا بە ڕیخۆڵەکانیانەوەیە یا ئەوەی کە لەگەڵ ئێسقانا تێکەڵ بووە وەک دووک کە بە کلێنچکەوە لکاوە، ئەو حەرام کردنەش تۆڵە بوو لێمان کردنەوە، چونکە ستەمکار و بێ باوەڕ بوون. بێگومان ئێمە لە بەڵێن و هەڕەشە و دەنگوباسا هەرچی بڵێین ڕاست دەکەین و درۆی تێدا نییە. ان تتبعون الا الظن وان انتم الا تخرصون ئەوانەی هاوبەشیان بۆ خودا داناوە ئەڵێن ئێمە و باوباپیرانمان لەسەر حەقین چونکە ئەگەر خودا بیویستایە کافر نەبین نە ئێمە و نە باوباپیرانمان کافر نەدەبووین و هیچمان لە خۆمان حەرام نەدەکرد کە خودا ئەم ویستەی بەکارنەهێنا ئەوە واتە ئێمە لەسەر حەقین و خودا لێمان ڕازیە کافرەکانی پێش ئەوانیش هەر بەم جۆرە پێغەمبەرەکانیان بە درۆ ئەخستەوە و بە سەرکەشی باوەڕیان پێ نەئەکردن تا ئازاری ئێمەیان چەشت و بە سزای خۆیان گەیشتن تۆ ئەی پێغەمبەر پێیان بڵێ، هیچ دەلیلێکتان هەیە لەسەر ڕاستی ئەم قسانەتان بۆمانی دەربخەن و تێمان بگەیەنن. ئەو شاهیدانەتان حازر کەن کە شایەتی ئەدەن و ئەڵێن خودا ئەمەی حەرام کردووە کە ئێوە ئەڵێن جا ئەگەر شایەتیان دا تۆ باوەڕیان پێ مەکە و شایەتیان لەگەڵ مەدە بەڵکو ڕێگای ڕاستیان بۆ ڕوون کەرەوە دوای ئارەزوبازی ئەوانە مەکەوە کە ئایەتەکانی ئێمە بە درۆ دائەنێن و ئیمانیان پێ ناهێنن ئەوانەی کە باوەڕیان بە ڕۆژی دوایی نیە و هاوبەش بۆ خودا بڕیارەدەن وەرن پێتان بڵێم و بۆتان بخوێنمەوە خودا چی لێ حەرام کردوون نابێ هاوبەش بۆ خودا بڕیار بدەن ئەبێ لەگەڵ باوک و دایکتاندا گوفتار و کردار و دڵ و دەروونتان باش بێ و هەرگیز خراپ نەبن لەگەڵیاندا و دڵیان ئازار نەدەن ئەولادەکانتان لە ترسی برسێتی و هەژاری مەکوژن ئێمە ئەتانژێنین ئێوەش و ئەوانیش. ڕزق و ڕۆزی هەموو لایەکتان لەسەر خودایە خۆتان لە گوناهی گەورە دوور بخەنەوە چ ئاشکرایی و چ پەنهانی بە حەق نەبێ کەس مەکوژن کە خودا کوشتنی حەرام کردووە ئەمەیە ئامۆژگاری خودا بۆ ئێوە بەڵکو عەقڵ و فام بخەنە کار و ڕێی ڕاست بگرن و لە خوا بترسن. واتە بە هەڵگرتنی بۆیان یا خستنە کار و قازانج کردن بۆیان هەڵگرن تا باڵغە بن و ئەفامن لە مامەڵەدا پێوانە و کێشانە بە ڕێکی و بێ زیاد و کەم جێبەجێ بکەن ئێمە ئەوەندەتان لێ داوا ئەکەین کە لە وزەتانا بێت و بتوانن بیکەن ئەگەر لە مەحکەمەدا شایەتیتان دا و قسەیەکتان کرد ڕاستگۆ بن درۆ مەکەن با ئەو کەسەش کە شایەتی بۆ ئەدەن یا شایەتی لەسەر ئەدەن خزم و خوێشتان بن ذلکم وصاکم به لعلکم تتقون ئەوەی کە لەم سورەتەدا بۆم خوێندنەوە لە باسی یەکیەتی خودا و ڕاستی پێغەمبەران و ڕوون کردنەوەی حوکمی شەریعەتی ئیسلام ڕێگای ڕاستی بێ پێچ و پەنای منە من بەم ڕێگەدا ئەڕۆم ئێوەش بیگرنە بەر و لێی لامەدەن مەکەونە دوای ئارەزووی نەفس و ڕێگای هەمەجۆرە کە تەفروتوناتان بکات و سەرتان لێ تێک بدات و لە ڕێی ڕاست لاتان دات. خودا بەوە ئامۆژگاریتانەکات کە ڕێگای ئیسلام بگرن، بەڵکو خۆتان لە گوناه و لە سزای ڕۆژی دوایی بپارێزن. ثم آتینا موسی الکتاب تماما علی الذی احسن وتفصیلا لکل شی، لەو تەوراتەدا هەموو ئەو حوکمانەمان ڕوون کردەوە کە پێویستیان پێ هەبوو، کردمانە هۆی شارەزایی و هیدایەت، بەڵکو خەڵکەکە باوەڕ بەوە بکەن کە ڕۆژی پاداش بە خودای خۆیانەگەن و حیساب و کیتابیان لەگەڵ ئەکرێ. وهذا کتاب انزلناه مبارک فاتبعوه واتقوا لعلکم ترحمون. انا عن دراستهم لغافلین ئێمە بۆیە ئەم قورئانەمان نارد نەوەک ئێوە ئەی کافرەکان بڵێن پێش ئێمە کتێب تەنها بۆ دوو تایفە نێرراوە جولەکە و گاور ئیتر ئێمە هیچ ئاگامان لەو کتێبانەی ئەوان نەبووە و نەمانزانیوە چین و لێی تێنەگەیشتووین چونکە ئێمە لەوان زیرەکتر و وردبینترین، ئەوە دەلیلێکی ئاشکراتان بۆ هات و قورئانێکتان بۆ نێررا کە مایەی شارەزاییە و ئەبێتە هۆی میهرەبانی خودا بۆ کەسێ پەیڕەوی بکات، کێ لەوە ستەمکارترە کە ئایەتەکانی خودا بە درۆ بخاتەوە و باوەڕیان پێ نەکات و لادا لێیان. ئێمە بە هۆی ئەو باوەڕ نەکردن و لێ لادانەوە توندترین سزای ئەوانە ئەدەین کە سەرپێچی ئەکەن و لە ڕێگای ڕاست و لە ئایەتەکان لا ئەدەن. یا سزای خودا و نیشانەکانی قیامەت بێن، یا هەندێ لە نیشانەکانی قیامەت و ڕۆژی دوایی بێن، کە هەندێ لە ئایەتەکانی خودا هاتن، ئیتر ئیمان هێنان لەو کاتەدا سوودی نیە بۆ کەسێ کە لەوە پێش ئیمانی نەهێنابێ یا ئیمانی هێنابێ و چاکەیەکی پێ نەکردبێ. ئەی محەممەد پێیان بڵێ، دەسا ئێوە چاوەڕوانی یەکێ لەوانە بن، ئێمەیش چاوەڕوانین بزانین سەرەنجام کێ قازانج ئەکات و کێ بە سەر و ماڵەوە تێ ئەچێ. باوەڕیان بە هەندێکی هەیە و هەندێکی تری باوەڕیان پێی نیە و بوونەتە تیپ تیپ و گرۆه گرۆه تۆ پەیوەندیت بەوانەوە نیە خودا خۆی حیساب و کیتاب لەگەڵ ئەوانە ئەکات و تۆڵەیان لێ ئەسێنێتەوە و لە ڕۆژی خۆیدا ئاگەداریان ئەکات کە لە دونیادا چیان کردووە ئەوانە لە دەستی خودا دەرناچن. من جاء بالحسنة فله عشر امثالها ومن جاء بالسیئة فلا یجزی الا مثلها وهم لا یظلمون هەر کەس چاکەیە بکات دە قاتی ئەو چاکەیە پاداشتی ئەدرێتەوە هەر کەسیش خراپەیە بکات تەنها بە قەدەر خراپەکەی تۆڵی لێ ئەسەنرێ و هەرگیز ستەمیان لێ ناکرێ بە کەم کردنەوەی پاداشی کردەوەی چاک یا بە زیاد کردنی ئازاری تۆڵی کردەوەی خراپ. خودای گەورە ڕێگای ڕاستی پیشان داوم کە ئایینێکی خاوێن و پایەدارە، ئایینی خودا بە یەک ناسین، کە ئایینی حەزرەتی ئیبڕاهیم بووە سەلامی خوای لەسەر بێ، بێگومان ئیبڕاهیم خودای بە یەک ناسیوە و هەرگیز لە زومرەی ئەوانە نەبووە کە هاوبەشیان بۆ خودا داناوە. قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين ئەی محەممەد تۆ بڵێ، بەڕاستی نوێژ و هەموو جۆرە عیبادەتێکم یا حەج و قوربانیم و هەر عیبادەتێ لە کاتی زیندوێتیا ئەیکەم و لەسەری ئەمرم هەمووی بۆ خودایە کە خوای هەموو جۆرە مەخلوقێکە. کە خودای تاک و تەنیا پەروەردگاری هەموو شتە و هیچی تر غەیری خۆی شایانی پەرستن نییە؟ دیارە نا، بێگومان نەفسی ئینسان هەر خراپەیە بکات زیانەکەی هەر بۆ خۆی ئەگەڕێتەوە و قازانجی پێ ناگەیەنێ، ئێوەیش ناتوانن گوناهی من بگرنە ئەستۆ، چونکە هیچ تاوانبارێ تاوانی یەکێکی تر هەڵناگرێ و هەر کەس تاوانی خۆی بە کۆڵی خۆیەوەیە، هەر خودایە کە هەندێکی بەسەر هەندێکی ترتانا بەرز کردۆتەوە لە جێگا و سامان و دەوڵەمەندیدا تا تاقیتان بکاتەوە لەو گەورەیی و دەوڵەمەندیەدا کە پێی بەخشیون. خودا گورج تۆڵە ئەسێنێتەوە چونکە ڕۆژی قیامەت نزیکە، هەروەها خودا گوناهبەخش و میهرەبانە. عەبدوڵڵای کوڕی مەسعود ڕزاو ڕەحمەتی خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە سەڵاتو سەلامی خوای لەسەر بێ دەفەرموێت، خوای گەورە دەفەرموێ، هەر کەسێک پیتێک لە قورئان بخوێنێت بەو پیتە چاکەیەکی بۆ هەیە، چەند وشە یا چەند ئایەت و سورەت بخوێنێ لە جیاتی هەر پیتێک لە پیتەکانی یەک چاکەی بۆ هەیە، پاداشتی چاکەیەکیش یەک بە دەیە، من ناڵێم، الیف لام میم، یەک پیتە. بەڵکو ئەلیف پیتێکە و لامیش پیتێکە و میمیش پیتێک. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس قورئانی پیرۆز بە دەنگی محەممەد سەدیق المەنشاوی خوێندنەوەی فەزائیل و شکۆی سووڕەتەکان مامۆستا بەکر حەمە سەدیق. خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محەممەد شێخ سەمیع. مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.